Thank you. چاونم و شیلان جد خوشکی کوردن جد خوشکی کوردن ئەی داویان بەلامە و ئەی پارچەمی خەویان ئەی داویان بەلامە و ئەی پارچەمی خەویان کیژان کیژۆ لەی شار جایان کاڵ و بەخمارن کیژان کیژۆ لەی شار جایان کاڵ و بەخمارن هاوار بۆ کێ بکەم خوار قسەی ناچێتە خیابانێ کە ڕووی ئەوە نبینێ و دڵاری نازانێ دڵاری نازانێ شەونم و شیلان شەونم و شیلان جد خوشکی کوردان جد خوشکی کوردان ئەیداویان بەلامە و ئەی پارچەمی خەویان ئەیداویان بەلامە و ئەی پارچەمی خەویان کیژان کیژۆ لەی شارجیان کاڵ Yeah. شێخەکەی بیارە گرەی بەختم کاتەوە کرەی بەختم کاتەوە شەونم و شیلان شەونم و شیلان جد خوشکی کوردان جد خوشکی کوردان ئەی داویان بەلامە و ئەی پەرچەمی خەویان ئەی داویان بەلامە و ئەی پەرچەمی خەویان کیژان کیژۆ لەی شار جایان کاڵ و بەخمارن کیژان کیژۆ لەی شار جایان کاڵ و بەخمارن هاوار بە koče, kam hvaje, bo živah tem,